بەشی نۆیەم لە کتێبی عاشق سەمای ژیانە لە پڕا 55 خۆشەویستی و چیە باگوان خۆشەویستی چیە بۆچی منەوەندە لە خۆشەویستیە ترسم بۆ خۆشەویستی وەک نەخۆشێکی ترسناک دێتە پێشچاو بەرگەگەرتنی مەحاڵە دەپرسی دەپرسی کە خۆشەویستی چیە؟ خۆشەویستی تازەیەکی زۆر دەروونیە بۆ یەکبوون لەگەڵ گەشتدا، ئارەزوویەکی دەروونیە بۆ نقومبوون لە یەکتابووندا، سەرچاوەی خۆشەویستی دابڕانە، ئێمە لە سەرچاوەکی خۆمان دابڕاوین. ئەم دابڕاوانە هۆیەکە بۆ پەیدابوونی حەز و هەڵبەدایی لە ئێمەدا بۆی بگەڕێینەوە بۆ گشت بوون بە یەک لەگەڵیدا. ئەگەر درەختێک لە خۆڵ دەربهێنی و ڕیشەکێشی بکەیت، درەختەکە زەوق و شەوقێکی گەورە پیشانەدات بۆی بگەڕێتەوە ناو ئەو خاکە و ڕیشک دابکوتێتەوە چونکە ژیانی ڕاستەقینەی کاتێ واتا پێ دەدا کە لەگەڵ خۆڵدا بژی بەڵام ئێستاگە لە خۆڵدا بڕاوە و دەمرێت درەخت خۆی بەتاک و تەنیا ناتوانێ بژی ژیانی درەخت لە خۆڵدا و لەگەڵ خۆڵدا و لە ڕگی خۆڵەوە دەستەبەر دەبێت مەواتی خۆشەویستی مرۆڤ ڕشکەکانی لەدەست داوە ئەوی تر خواردن ناخوات، خۆشەویستی واتە ئارەزوو بۆ خواردن، خۆشەویستی لە بووندا ڕیشێکدا دەکوتێت. پێی بردن و گەشتن لەم دیاردەیە، لە ڕێگەی جەمسەری نەیارەوە ئاسانترە، هەر بەم هۆیەوە کە پیاو بەرەو ژن لە بەرامبەریشدا ژن بەرەو پیاو ڕادەکێشرێت. پیاو دەتوانێت لە ڕێگەی ژنەوە پەیوەست ببێت بە بوونەوەرەوە و ژنیش بەهۆی پیاوەوە دەتوانێت لە بووندا ڕیشێکدا بکوتێت، ئەوان تەواوکەری یەکترن. پیاو بە تەنها لەتێکە و زۆر بەخەستی پێویستی بە تەواوبوون هەیە، ژنیش خۆی بە تەنایی لەتێکە. کاتێک کە ئەم دوو لەتە بە یەکتر ئەگەن و بە یەکدا ئەچن بۆ یەکەم جار هەستی ڕشکداربوون و پەیوەندیداربوون دەکەن و چێژ و لەزەتێکی گەورە ناخیان دادەگرێ. پیاو تەنها لە ژندا ڕشکدار نابێت، بەڵکو لەوە گرنگتر ئەوەیە کە بە بۆنەی ژنەوە ڕیشەکانی پیاو بە خوداوە دەبەسرێتەوە. ژن وەکو دەروازەیەک وایە، پیاویش بە هەمان شێوە. ژن و پیاو وەکو دوو دەروازەوان کە بە ڕووی دەرگای خودا دەکەونە سەر پشت. حەزگرتن لە خۆشەویستی و ئارەزووبوون بۆ. لە خودا لەوانەی تێبگەیت بەڵام ئارەزووبوون لە خۆشویستی ڕاشکاوترین نیشانەی بۆ سەلماندنی هەبوونی خوا شایەتێکی تر بەڵگەیەکی تر نییە لە بەڕووی کە مرۆڤ خۆشەویستیەکات دێکەواتە خودداوەندەیە چونکە مرۆڤ ناتوانێت بەبێ خۆشویستی بژی دێ خودداوەندەیە لە ئارەزووبوون لە خۆشویستی پامێکی ساکار خۆیمان داوە لە تەنیاییدا ناڕەحەتی بینین وامرین بەڵام لە سای یەکتردا گەشاکەین خۆراک پێدەگات پێداویستیەکانمان تێرە بن بەختەوەرە بین دەبێ خاڵێک لە بەرچاو بگرین مرۆڤ تەنها کاتێک دەتوانێت لە هەموەکیدا ڕشکدا بکتێت کە خۆی ڕەها بکات هیچ ڕێگەیەکی تر نیە مرۆڤ بەرەو گشت ڕادەکێشرێت لەبەرەوەی کە هەز بە پوچبوون دەکات بەڵام کاتێک کە ساتی توانەوە یەکبوون لەگەڵ گشتدا دوێتە پێش لەناگەم ترسێکی گەورە سەرانسەری بوونی دەگرێتەوە چونکە دەبێت منێتی خۆی بخاتە ژیرێتی و خۆی بربدا تێیدا لەم ساتەدا مرۆڤ پاشەکشیەکات لە ڕاستیدا دوڕیان و کێشەی سەرەکیەمەیە هەموو کەسێ بێ بەرامبەری بوەستێت و لەگەڵیدا ڕوبەڕوو ببێتەوە و تێپەڕێت و درکی بکات و لەنجامدا لەوە دەربچێت و زیاتر بڕوات هەستی یەکبوون لەگەڵ هەمووەدا زۆر جوان دیارە لێودایی جۆرە دڵڕاوکی و کێشە و بەرپرسیارێک نییە توژۆک وەستێرەکان و درختەکان بەشی کەبیت لە بوونەوەر چ بەرجەستەکردنێکی سەرسوڕێنەر و سەرسامکەرە دەرگای کوێ لە بەردەمدا دەکرێنەوە و دەکەونە سەرپشت دەرگایانێکی نهێنی و سیحراوی کە ڕێو دەبەنەوە سەر ناخی تۆ لەوێدا هۆنراوە لە دایکە بێت لەوێدا کەش و هەواشقانە فەرماڕەوایە بەڵام کاتێک ئەم بەرجەستەکنە شێوەیەکی ڕاستیانە لە خۆگرێ ترسان لە بەسەر گۆدا زاڵە بێت ترسان لە توانەوە لە ناو هەموودا ترسان لەوەی کە چی دێتە پێش دەکرێم دۆخە پش و بێنین بە ڕووبارێک کە بیابان لەسەر ڕێگەکەیدا ڕووبارەکە گوێ لە دەنگی بیابانەکە ئاگرێت دوودڵە. دەیەوێت بە بیانبانەکەدا تێپەڕێت و بە شوێن زەریادا دەگەڕێت، هەستێکی ناسکی پڕ لە ئارەزوو و دڵنیایی و بڕوایەکی پڕ بە دڵ پێی دەڵێت کە چارەنووسی تۆ بەدەر لەم بیابانەیە. هۆیەکی ئاشکرا و بەڵگەنەویست نییە، بەڵام بڕوایەکی پڕ بە دڵ ناخی گرتووەتەوە و ئێرە کۆتایی منە. من دەبێت بە شوێن شتێکی گەورەتر و شکۆدارتردا بگەڕێم. دەنگێک لە ناخیدا هاوار ئەکات و ئەڵێت، تێکۆشە. زۆر تێکۆشە و لە بیابان دەرچۆ. بیابانەکەش پێی دەڵێت، گوێ بۆ من ڕادێرە. تاکە ڕێگی و چارەی تۆەوەیە کە ببی بە هەڵم لە هاواکاندا، ئەوان تۆ دەبەن لەگەڵ خۆیاندا بۆ بەری بیابانەکە، ڕووبارەکە دەیەوێت لە بیابانەکە بپەڕێتەوە، بەڵام سروشتەکە لە خۆی بپرسێ چ بەڵگە و زەمانەتێک هەیە بۆی کە باکان بهێڵن مسر لە نوێ ببمەوە بە ڕووبار، هەر کە من دیار نەمێنم ئیتر کۆنتڕۆڵی هیچ شتێک لە دەستمدا نابێت، چ زەمانێک هەیە بۆی کە من دووبارە ببمەوە بۆ ڕووبارە بە هەمان شێوە و ناوی پێشووە. کاتێ خۆم دا بە دەستی باکان چۆن دەتوانم بڕوایان پێ بکەم کە ڕوخسەت یەوەی پێ دەدەن لێتان جیا بمەوە ئەمە هەر ئەو دڵە ڕاوچیە خۆشویستەیە تۆ دەزانی لە ڕاستیدا بڕوا دوایە کە بەبێ خۆشویستی و شادی و جێژوەرگرتن نابێت بەبێ خۆشویستی ژیان واتەیەکی نییە بەبێ خۆشویستی هەستی تینوێتی نەناسراوت دەبێت هەستی بێ بەرهەم بوون و پوچ بوون بەبێ خۆشەویستی مرۆڤ خاڵی و هیچ نییە هەروەکە سندوقێکی خاڵی وایە تۆم پوچ و بێناوەخ نییە و ناڕازی بوون هەست پێ دەکەیت لە لایەکیشە و دڵنیای لەوەی کە ڕێگە چارێگێ بۆی تۆ بەختەوەر ببیت بەڵام کاتێک کە لە خۆشەویستی و نزیکە بیتەوە ترسێکی گەورە سێبەرت بەسەردا ئاکات شکوکمان بەرچاو دەکەوێت ئاگەر لە خۆشەویستیدا بەر بدەیت و خۆت بدەیتە دەستی ئەگەری گەڕانەوەت هەیە ئایا دەتوانی بوون و کەسایەتی خۆت بپارێزی ئایا هەنگاونانە ناو ئاوەها شوێنێکی مەترسیدار ئەو نرخەی هەیە لێرە وایە کە مشکی تۆ بڕیار دەدات کە خۆ نەخاتەوە مەترسیەوە بۆ بەڵگەهێنانەوە کە بەلای کەمیەوە بوونی تۆ دەپارێزێت بەبێ گوێدانەوەی کە تۆتین و ناڕازی و چوارە ڕەشین و قمبوون توانەوە لە سەرزەمینی نەنەسراوی خۆشەویستیدا چێ دەزانێت چ زەمانەتێکی کە مرۆڤ لەوێدا بگات خۆشی و چێژ وەرگتن و خودداوەند ئەم هەرە و ترسەیە کە تۆ بێی لە کاتی داشاردن و تێکەڵ بوون لەگەڵ خۆڵدا هەستی پێ دەکات، ئەم تێکەڵ بوونە بۆ تۆ وەکو مردن وایە، بەڵام تۆ لەوە ناگات کە لە مەرگەوە ژیان دەست پێ دەکات. ئەم تێکەڵ بوونە بۆ تۆ وەکو مردن وایە، بەڵام تۆ لەوە ناگات کە لە مەرگەوە ژیان دەست پێ دەکات. خوێنەری ئازیز، لێرەدا هاتینە کۆتایی بەشی نۆیەم.